ئاگەدار بن ئاگەدار ئاگەدار بن ئاگەدار ئاگادار لە چی ئاگادار لە چی؟ مردن بەر بۆتە گیانی مرۆڤەکان مردن بەر بۆتە گیانی مرۆڤەکان. نا من هێشتا پیر نەبووم گەنجم توانام هەیە هێشتا بە ئاوات نەگەیشتووم ئەی پێش مردنم هەواڵم پێ نادەن؟ گوێ بگرە هاتنی مردن بە کەسایەتی و کات و سات نییە. منداڵ بێ یا گەورە. کچ بێ یاخود کوڕ. هەژار بێ یان دەوڵەمەند. دەسەڵاتدار بێ یا بێ دەسەڵات. پیر بێت یاخود گەنج. بە ئاوات گەیشتبێ یاخود نا. ئاهەنگەکەی تەواو بووبێ یان نا. لە گەشتەکەی گەڕابێتەوە یاخود نا. قازانجی مامەڵەکەی دەستکەوتبێ یاخود نا. بۆ دواجار ئێمەی ئینسان هەر وەکو ڕۆژێکمان هەیە تێیدا دێینە ژیانی دونیا، دەبی بشزانین ڕۆژێکمان هەیە تێیدا دەگەڕێینەوە خزمەت خودای تبارک و تعالی، کەوا چۆن دەبین ئەوهاش دەمرین. بەڵی بێگومان دەبێ هەر هەمووی شەڕابی مردن نۆش بکەن. کە بێ ئاگابی لە مردن پشتی تێبکەی بیری لێ نەکەیتەوە خۆتی لۆ ئامادە نەکەی لەبەرەوەی کاتێک کە لە بیری دەکەی ئەو ئەتوو لە بیر ناکات کاتێک کە لێی بێ ئاگای هەر ئەوەندە دەزانی کە دەگات پێت و ئیتر هیچ هێز و دەسەڵاتێک نیە لەسەر زەوی کە نەجاتت بدا. تەنها چوار پیتە. بەڵام کاتێ یەک دەگرن دونیا هەراسان دەکەن. هێز ناناسێ. پشتیوانی ناناسێ. هیچ بەربەستێک رێگەی پێ ناگرێ ئەگەر خۆت لە نێو قەڵایەکی کۆنکریتیشدا حەشار بدەی. هەر دەتگاتێ مردن. ئەینەما تەکونو یودرک. ولم يزل في غفلة حتى دنا منه الأجل الموت يأتي بختة والقبر صندوق العمل اصبر على أهوالها لا موت إلا بالأجل سەفەرێکی ڕوح بکەین بچنە ناو گۆڕ بزانین لە گۆڕ چ باسە. ئازیزانم، هاوڕێکانم، ئێمە لە وێستگەیەک وەستاوین و چاوەڕوانی شەمەندەفەرێک ئەکەین. کام شەمەندەفەر؟ شەمەندەفەری مەرگ. کەوابوو گیانەکەم، باش بزانە تۆ ڕێبوارێکی لە دونیادا سەفەر دەکەی. دونیا بۆت وەک سێبەری دارێکە، لەم سەفەرەت پشوویەکی لێ دەدەیت و دەکەویەوە ڕێ. کۆڵەپشتت بە شان دادە، کۆڵەپشتێک پڕ بێ لە پێویستییەکانی ئەم سەفەرە. ڕێگاکەت دوورە. دە گوێ لەم وتە جوانەی پێشەوا شافعی بگرە و ڕەحمەتی خودای لێ بێ کە دەفەرمێ. توێشووی سبەینێ هەڵگرە کە ڕێبواری سەر سەفەریت. بەس دونیا بە کۆڵت دادە کە نازانیت بۆ کوێی بەریت. کۆکردنەوەت بۆ خەڵکییە بۆ ئەوانیش کۆڵبەریت. ڕێی توێشوودارانت دەوێ و بە هیواش نیت توێشوو بەریت. پڕکە توێشووت کە ئێستات لە بەردەمدایە، شەوی تاریکت لە پێشە. ڕێگە ئیحتیاجی چرایە بە سبەی نێوە مەنازە خۆ دەزانیت چەندی دوێنێ وا ئەمڕۆ لە نێو خاکدایە زۆر جار تەرمت بۆ گۆڕستان لەگەڵ خەڵک بردوە دڵنیاش بە ڕۆژێک ئەو تەرمە دەبی کە خەڵکی هەڵیان گرتوە. ئەگەر لەم دونیا ئێمە بەرز نەبین لە ئاستی ئەخلاق خەراپی و ڕەوشت نزمی ئەو ڕوحەی ئێمە ناگاتە ئەو بەرزیە ئەگەر لەم دونیا سەجدەی زۆرمان نەبردبێ و خۆمان بە بچووک نەزانیبێ بەرامبەر پەروەردگار، ڕوحمان ناگاتە ئەو ئاستە بەرزە. ئەگەر لەم دونیا خۆمان بە بچووک نەزانیبێ و تەوازوعمان نەنواندبێ بەرامبەر قەرار و بڕیارەکانی پەروەردگارمان، ئەوە بێگومان ڕوحمان ناگاتە ئەو ئاستە و، لەسەر شانی خۆشەویستەکانمان دەگۆزرێینەوە و لەسەر دەستی ئازیزەکانمان شۆڕی ناو دەکرێینەوە و لە بن پێی نێزیکەکانمان خۆری سسنگمان دەبەستنەوە و دەرگای گۆڕمان لەسەر قەپات دەکەن و دادەگرن. تەمەشای خانی دونیایەت بکە، تەمەشای ئەو خانەی بکە کە ئێستاکە تێدای، ئەو خانیە چەند مەتر لەسەر عاردیە، سێ مەتر چار مەتر چەند مەتر لەسەر عاردیە بەڵام ئایا تەمەشای خانی گۆڕت کردیە قەت مردیت نەبردیە قەت شۆڕی گۆڕت نەکردتەوە کە چەند مەتر لە بن عاردیە. پەروەردگارا ڕۆژێکی چەندە ناخۆش و سەختە. تەماشای حاڵی محمد المصطفی بکەین صلی اللە علیه وسلم لە کاتی ڕۆح کێشان کە پێغەمبەر صلی اللە علیه وسلم لە کاتی سەرە مەرگ بوو جامێکی ئاو لەبەر دەست بوو، دەستی پیرۆزی لەناو ئاوەکە دەنا و ئەوجا دەموچاوی خۆی پێ تەڕ دەکرد و دەیفەرموو، لا الە الا اللە ان للموت لسکرات، دەیفەرموو، لا الە الا اللە، بەڕاستی مردن ئازاری هەیە. تەمەشای خانی دونیات دەکەی فرەوانە چەند هۆدە، چەند غورفە، چەند ساڵەی تێدا هەیە، بە کەیف خۆت لە ناوی دێ و دەچی و دەسوڕێی، بەڵام تەمەشای خانی قەبرت کردیە، توخوا سەرەکت با لە حەدەکەت دا گرتیە، کەوا بستە قۆلە، بستە کپانە، کە لە ناوی درێژت دەکەن، حەتتا توانای ئەوشان و ئەوشان کردنیشت نیە. پیاوێکی ئەنساری فەرمووی، یا رسول اللە، کێ زیرەکترین کەس و بەڕێزترین کەسە؟ پێغەمبەری صلی اللە علیە وسلم فەرمووی، اکثرهم ذکرا للموت، ئەو کەسەی کە لە هەموو کەسێک زیاتر باسی مردن دەکات و و اشدهم استعدادا له، و لە هەموو کەسێک چاکتر خۆی لۆ ئامادە دەکا، اولئک هم الاکیاس، ئەوانەن کە زیرەکن ذهبوا بشرف الدنیا و کەرامە الآخرە ئەوانەن کەوا گەورەیی لە دنیا و ڕێز لێنان لە ئاخرەتیان بەدەست هێنا. گەر لەم دنیا ڕوحت پاکژ نەکردبێ بە خۆ پاراستن لە گوناح، گەر خۆت پاک ڕانەگرتبێ بۆ خوای پاک و بێگەرد، گەر هەوڵت نەدابێ و خۆت ماندوو نەکردبێ و خۆت نەپاراستبێ لە گوناح، گەر قەترە فرمێسکەکانی شەوانی تەنیاییت و سەجدەی زۆرت و دەستی پاڕانەوە کە کاتێ بەرزت ئەکردەوە و گەر تامەزرۆییت نەبووبێ بۆ لیقائی خوا گەر حەزەکانت نەبووبێ بۆ بینینی بەهەشت و دیداری رب العالمین گەر دوعاکانت نەبووبێ بۆ دیداری محمد المصطفی و تامەزرۆیی تۆ نەبووبێ بۆ ئاوی کەوسەر روح چۆن پاک ئەبێ؟ گەر ڕوحێک بگاتە ئەو ئاستەی خوای رب العالمین دوو مەلائیکەی بۆنخۆشی بۆ بێنێتە خوارەوە ئەم ڕوحە پاکە بکاتە ناو قوماشێک کە لە بەهەشتەوە هاتبێ و بۆنی خۆشی بەهەشتی بەسەرا بکرێ چۆن دەرگای ئاسمانەکانی بۆ ناکرێتەوە؟ پاکی و بێگەردی بۆ پەروەردگار فێری کردووین چۆن زکری ئەو بکەین. کەسانێک بێ ئاگا و غافلن بیر لە مردن ناکەنەوە و ئەگەر بە بیریشیان دابێ ئەوا ئەسەف دەکێشن لەبەر ئەوەی دونیایان لە دەست دەچی و زۆر ناڕازین لە مردن ئیتر ئەو کەسانە بە باس کردنی مردن هەندەی تر لە خوا دوور دەکەونەوە. تاقمی دووەم کەسانێکن کە تازە تۆبەکارن ئەو کەسانە زۆر باسی مردن دەکەن، تاوەکو ترسان لە خودا لە دڵیان دابمەزرێ و تەوبەکەیان بەردەوام بێت و تەواوی بکەن. لەوانەشە یەک لەوانە پێی ناخۆش بێت مردن پێی بگات، لەبەرئەوەی هێشتا زاد و زەخیرەی پێویستی ئامادە نەکردووە، وەکو ئەو کەسەی چاوەڕوانی خۆشەویستێکی بکات، بەڵام کاتێک کە بڵێن خەریکە دەگات، پێی خۆشە کەمێک دواکەوێ تاوەکو بە تەواوەتی خۆی لۆ ئامادە دەکات. ئیتر نیشانەی ئەو کەسە ئەوەیە کە بەردەوام خەریکی خۆ ئامادەکردنە لۆ ئەو لقایە و هیچ شتێک لە بیری ناباتەوە. تاقمی سێیەمیش. کەسانێکی خواناسی ڕاستەقینەن کە بە بەردەوامی باس لە مردن دەکەن، لەبەر ئەوەی تاکە ڕێگایە لۆ گەیشتن بە خزمەت پەروەردگاری خۆشەویست، ئیتر بە نیسبەت ئەوان هەرچەندە مردن زووتر بێت هێشتا درەنگە، تاوەکو ڕزگاری بێت لە دنیای گوناهباران. وەکو بیلال خوای لێ ڕازی بێت کاتێک کە لە سەرە مەرگ بوو خێزانەکەی دەیگۆت وە موسیبەتە ئای لەو موسیبەتەی کە تێیداین ئەویش دەیفەرموو بەل قولی وە فەرحەتە بەڵکو بڵێ ئای لەو خۆشیەی کە تێیداین غەدەن ئەلقەل ئەحبە محەممەدەن وە سەحبە سبەینێ دەگەمە خزمەت خۆشەویستان محمد و صحابەی محمد صلی اللە علیه و سلم. با خۆمان ئامادە بکەین بۆ ئەو ڕۆژەی دوو کۆمەڵە فریشتە دێنە لامان و گیانمان دەکێشن و ئەو سپاردەی لای ئێمە بوو دەیبەنەوە بۆ لای پەروەردگار. تکاتان لێدەکەم کام دوو کۆمەڵە فریشتە؟ کێن ئەوانە بۆم باس بکەن با بیان ناسم. جا ناسینیان چ سودێکت پێ دەگەینێ هەی خاکت بەسەر. بەڵێ موسڵمان تەمەشای خانی دونیات دەکەین دەبینی ڕۆناکە چەند گلۆپ و بلاجک تۆر و موەلیدە و کارەبا و ئەستێرە و مانگ و ڕۆژی تێدا هەیە هەمووی ڕۆناکاییە بەڵام خانی قەبرت نەت دیتیە کە پارچەیەکە لە تاریکایی وەڵاهی تروسکایشی تێدا نیە لەبەرئەوەی کە لەناو قەبریان دانای کە دە دوازدە قلۆ بلۆکیان لەسەر سینگت دانا ئەوکاتە یەک گلابە خۆر لەسەر سینگت کۆمەر دەکەن و جوان جوان دەیپەستن و هەموو کون و کەلەبەرەکان دادەگرن تەمەشای خانی دنیایت دەکەی بەتەنێ نی ئەولاد بابتە ئەوبەرت داکتە ئەولاد خێزانتە ئەولاد کچتە ئەولاد کوڕتە ئەولاد خوشکتە ئەولاد براتە ئەولاد برادەرتە ئەولاد جیرانتە بەڵام جێگای ڕێزی فریشتەکانی ئاسمان دەبێت و بەرەو بارەگای پەروەردگار بەرز دەکرێتەوە. ئای پەروەردگارا ئەوە چ ڕێز و بەخششێکە لە بەندەکانی خۆتی دەبەخشی. خۆزگەم بەو کەسە. ئەو نەفسەی کەوا موتمەئین بوو بە زیکری خوای گەورە ئەو نەفسەی کەوا موتمەئین بوو بە لیقائی خوای گەورە ئەو نەفسەی کەوا موتمەئین بوو بە قەدەرەکانی خوای گەورە دەربچە لە بۆ لێخۆش بوون و ڕەزامەندی لە خوا لە لایەنی خوای گەورەوە ئیتر کە لێیان وەرگرت لە ناو کفنەکەی دەنێن کەوا کفنی بەهەشتە و ئەو بۆنەی کەوا پێیانە بۆنی بەهەشتە ئیتر دەفەرمیتن بۆنێکی زۆر خۆش کەوا خۆشترین بۆنی میسکە لە سەر ڕووی عاردی کە هیچ بۆنێکی وا خۆش نیە لە سەر ڕووی عاردی لەو ڕوحە دەردەچی لە ناو ئەو کفنە ئیتر بەرزی دەکەنەوە، بەلای هەر کۆمەڵێک لە مەلایکەتەکاندا دەڕۆن، پرسیار دەکەن، ئەوە ئەو بۆنە خۆشە ی چییە؟ یاخود ئەو بۆنە خۆشە ی کێیە؟ ئەوانیش وەڵام دەدەنەوە دەفەرموون، ئەوە فلانی کوڕی فلانە، بە خۆشترین ناو لە ناوەکانی کەوا لە دونیا بانگ دەکرا، هەتاوەکو دەگەنە ئاسمانی دونیا و لەوێندەرێش داوا دەکەن دەرگای ئاسمان لۆیان ببیتەوە و هەتاوەکو دەگاتە ئاسمانی حەفتەم، ئەوجا خوای گەورە سبحانە وتعالی دەفەرمی، ناوی بەندەکەم بنووسن لە سجلی علیین، کەوا دیارە سجلێکە تایبەتە بە پیاو صالحان، ئەوجا دەفەرمی بیگێڕنەوە لۆ عاردی، لەبەر ئەوەی ئەمن لەوێن دەرێ لەو خاکە خەڵقیانم کردیەو و هەر دەشتیان گێڕمەوە ئەو خاکەو لەوێندەرێش جارەکی دیکە زیندوویان دەکەمەوە. دە با لەم دونیا پەیوەندی لەگەڵ ڕەحمان و ڕەحیما ببەستین، با لەم دونیا بە ڕەحم بین بەرامبەر دینی خوا، بە ڕەحم بین بەرامبەر خەڵکانی خوا، بە ڕەحم بین بەرامبەر خۆمان، بۆ گیانی خۆمان بکەینە قوربانی دونیا تا قیامەت وەستابێ، بۆ ماڵی خۆمان بکەینە قوربانی دونیایەکی کاتی و خوای خۆمانی پێ لەبیر بکەین. خوا گەورەیە یان دونیا بەهەشتێکی هەتا هەتایی چاوەڕوانمان ئەکا هەتا هەتایە تۆ لەناویا ئەژی پێم ناڵێی بۆ بیگۆڕینەوە بۆ چەند ساتێک و بۆ چەند ساڵێک بۆ چەند عومرێک وەکو خەو بینینێک وایە ئەم ژیانە. ئازارەکانی ڕۆحکێشان وەکو زانایان دەڵێن توندترە لە لێدان بە شمشێر و بڕان بە مشار و گۆشت لێکردنەوە بە گاز. و هۆی ئازار کێشانیش لەو کاتانە لەبەر ئەوەی لاشەکانمان بەستراوە بە ڕۆح بەڵام لە کاتی ڕۆح کێشان لێدانەکە ڕاستەوخۆ لەسەر ڕۆح دەبێت ئیتر دەبێت چ ئێش و ئازارێک بێت لێ هەتاوەکو ئەو کاتانەی ئێشەکە لەسەر لاشە بێت ئەوە زمان هاواری لێ هەڵدەستی و داوای یارمەتی دەکات لەبەرەوەی هێشتا هێز و توانا لە ناخی داماوە بەڵام لە کاتی ڕۆحکێشان هاواری لێ دەبڕێ و توانای تێدا نامینێ، ئەگەر ئەوەی دەکێشرێت تەنها دەمارێک بێت ئەوا ئێشێکی زۆرە، چ جای ئەوەی کە ڕۆحە نەک لە دەمارێک بەڵکو لە هەموو دەمارەکان و لە هەموو ئەندامەکان و تەنانەت خانە بە خانەی لەشی ڕۆحی لێ دەکێشرێ و ژیانی تێدا نامینێ. کۆمەڵەکەی تریشیان خودا پەنامان بدات. بۆ؟ ئەی ئەوانیش فریشتە نین؟ بەڵێ فریشتەن، بەڵام بە ڕووگرژی، بە تووڕەیی و قسەی ناخۆش زۆر بە توندی لەسەر سەری لاشەکەت دەوەستن و دەڵێن. ایتها النفس الخبیثە اخرجی الی سخط من اللە وغضب. ئەی خاوەنی نەفسی پیس دەربچە لە بۆ لە بۆ توڕەیی و غەزەبی خوای گەورە ئیتر دەفەرمی لە ترسا فتفرق فی جسده ڕوحەکە پەر دەبی لە داشەیدا ڕوحەکە پەر دەبی لە لاشەیداو دەرناچی ئیتر مەلەک الموت فینتزعها زۆر بە بە زەحمەتەوە دەیچێشی تەبعەن زەحمەتەوە لە بۆ لە بۆ بەندەکەی نەوەک لە بۆ مەلەک الموت زۆر بە ئازارەوە دەیچێشی، دەفەرمی، هەر وەکوو ئەوەیە لکە لکە دڕچێک کەوا چەندین دڕچی پێوە بیتن، ئەو دڕکانەش لە ناو خورییەکی تەڕکراو ئالا بن، دەبی چەند بە زەحمەت ئەو دڕکانە دەربچن لە ناو ئەو خورییە، بەو شێوەیە ئەو ڕووحە لە لاشەی ئەو بەندە بێباوەڕە دەردەچی. ئەی هاوار بۆ خۆم! لاشەیەکی وشکی بێ گیان و بێ دەسەڵات لەسەر زەوی دەمێنێتەوە و لە ژێر دەستی دۆستان و نزیکانت هیچیان پێناکرێ بۆت. هیچیان لە دەسەڵاتدا نییە بۆتی ئەنجام بدەن مەگەر گریانێکی عادەتی و ڕژاندنی چەند دڵۆپێک فرمێسکی غەریبی. پاشان دۆست و دراوسێ ئەم لاشە بێ گیانەت کفن و دفن دەکەن بە پارچە قوماشێکی سپی. ئەو پارچە قوماشەی کاتێ لە دایک بووی تێیان ئاڵاندووی. نا! من نامەوێ وابم، دەمەوێ بە جل و بەرگێکی جوان کفنم بکەن، ئاخر من پارەم هەیە. سوودی نییە. ماڵم هەیە. سوودی نییە. دەسەڵاتم هەیە. سوودی نییە. ئاخر خێزانەکەم، منداڵەکانم، دار و دەستەکەم چۆن دەهێڵن من وام لێ بێت بەم پارچە قوماشە سادە کفن بکرێم؟ سوودی نییە، هەی خاکت بەسەر، کێ دەڵێ ئەم پارچە قوماشەشت بەردەکەوێ کە پێی دەڵێن کفن؟ وما تدری نفس ماذا تکسب غدا وما تدری نفس بأی ارض تموت. وەڵاهی موسڵمانی نا وەڵاهی خەلکی نا ڕۆژەک ئەمەش دەشورێین کفن دەکرێین لەسەر شانی موسڵمانان بەرەو چاڵێک لە چاڵەکانی قەبرستان بەڕێ دەکرێین وەڵاهی کە دەمرین ڕوت و قوتمان دەکەنەوە بەرگمان لەسە دەکەنەوە سەعاتمان لەدەست دەکەنەوە عەلقەی لە پەنجەت دەردەنی وەڵاهی خوشکی موسڵمان ئەگە لەدەستت هەتا قۆرت هەمووی بازنبی لێ دەکەنەوە لەناو دوکانەکەت دەرت دەینن لەناو ماڵەکەت دەرت دەینن لەناو خاو و خێزانت دەرت دەینن لەسە کورسیەکەی دەتیننە خوارێ بە ڕوت و قوتی هاتی بە ڕوت و قوتی بەرەو وێندەرێ دەگەڕێیەوە و بە ڕوت و قوتی بەرەو وێندەرێت بەڕێ دەکەن. بە قوڵایی زیاتر لە مەترێک تاریک و تەنگ. تەنانەت ناتوانی جوڵەشی تیا بکەی یاخود بە ئارامی ناتوانی لەسەر پشت درێژ بیت. بەڵکو لەسەر لاکانت دادەنریت و شوێنی جوڵەشت نیە. کاتێ لە ڕێگایی بۆ گۆڕستان دەتبەن گەر موسڵمان بیت و سنورەکانی خودات نەبەزاندبێ هاوار دەکەیت. دەزانی چی دەڵێیت؟ ئەوە بۆ سەبرن ئەوە بۆ لە سەرە خۆنە دە خێرا کەن دە زوو کەن قدمونی قدمونی زوو بمبەن زوو بمبەن لەناو خەلکەکی بێ رەحم دەرم بینن بەرەو خوایەکی بە رەحم بەن لە دونیا دەرم بینن بەرەو بەهەشتم ببەن بەڵام ئەو ئینسانە گەر ئینسانەکی گوناح بار بی ئافرەتەکی سافلە بی کەسەکی نێژنەکەر بی کەسێکی تاوان باری دوور لە خوا بی ئەویش هاوار دەکا هەر هاوار کە بێ سوودە کەس کوێت پێ نادات. ئەو بەرەو چەند دەبەن کوڕم؟ خێزان، کەس، دۆست و برادەر، کوو بەدەستی خۆتان؟ لەسەر پێی خۆتان کورە وەی دەمبەن ئاگرە، کورە مەمبەن چێ جێ لێیتە، ئەوەی جێشت لێ بی چێ جوابت دەداتەوە، چێ وەردەگرێ بەرەوی دوو ڕۆژ کە بێ جیفەک ئەبێ کەلاکەک بۆ گەنی دەبی، وەڵاهی لەو کاتەی دەمری. مار و منداری خۆت دەرکە لێ ناکەنەوە کە زندی بووی کە داتی و دوو عەلاگەر دەستت بوو هەر لە دەرکەت دا دەهاتنە پێشوازیت بەڵام کە دەمری بەخوای دەرکە لێ ناکەن و یەک شەو جێت ناکەن و ئەڵێن بیبەنە مزگەوت لەبەرئەوەی ئێمە دەترسێین بەڵێ دەتبەن وەرە لە کۆران دەتگێڕن دائیرە دەرکە لێ دەکاتەوە لەو هەموو دونیایە پان و پۆڕنە چ دەکرد دەکاتەوە، ئەوە دەکە لە ڕوو بکاتەوە مزگەوتە، ئەوەی پێشوازت کە مامۆستای مزگەوتە، ئەوەی کە بتشۆن، ئەوەی دابنێن، نێژت لەسە بکەن، وەڵاهی موسڵمانەکانی مزگەوتە، کەواتە مزگەوت و قورئان و مامۆستا و نوێژخێنانی مزگەوت ئەوان بە کەلک و بە هاوارتدا دێنن. هەر کەس لە لای خۆیەوە دەڵێ زووکەن خێرا کەن با نەمێنێتەوە، نەوەک لاشەکەی تێک بچێ و کەس ئارەزووی مانەوەت ناکا، دەزانی بۆ؟ القبر كل يوم يناديك يا ابن آدم القبر كل يوم يناديك يا ابن آدم تمشي في جماعة على الأرض وسوف تقع وحيدا في بطني يا ابن آدم رحمة راح على ظهري وسوف تبكي في بطني يا ابن آدم تأكل أموال الربا والحرام واليتامى على ظهري وسوف يأكلك السود في بطني يا ابن آدم تنظر إلى الحرام بعينيك وسترى ما يستمر في بطني ئێستا لەسەر لێواری گۆڕەکەت دانراوی چەند کەسانێک لە نێو گۆڕەکەت چاوەڕوانیت دەکەن تەرمەکەت وەربگرن و ئەسپەردەی خاکت بکەن. چەند کەسانێکیش لە دەرەوەی گۆڕەکەت تەرمەکەتیان لە نێو دەستدایە لە دارەبازە دەریان هێنای و دەیدەنە دەستی ئەو کەسانەی لە نێو گۆڕەکەدان. سەیری ئەم لایە بکە، چەند کەسانێکی تر خەریکی تێکەڵکردنی خۆڵ و ئاون. تا قوڕێک دروست بکەن سواقی کەلێنی ئەلحەدەکەتی پێ بدەن. هەندێکی تر خاکەناسەکەیان بەدەستەوە گرتووە و چاوەڕوان دەکەن هەر زوو تەواو بێت و خۆڵ بەسەرت سەرت داکەن. ئێستا لە نێو گۆڕەکەت دانراوی و داوای بەردەکانی سەر سینگت دەکەن تا بە یەک جار ڕووناکایی سەر زەویت لێ داخەن. ڕاوەستن! ڕاوەستن! ئەوە ماڵ و منداڵەکەم، خێزانەکەم، دار و دەستەکەم هەمووی لێرە دەبینم. ئەی کوا ماڵ و پارە و پووڵ و سەیارەکانم، ئەوان کوان؟ من لە کاتی تەنگانە لە دونیا خۆم بەوا ڕزگار دەکرد. ئەوان هەموویان لە ماڵەوە گەڕانەوە. ئامادە نەبوون تا دەرگای حەوشەکەشت لەگەڵت بێن. چونکە هی تۆ نەبوون. خۆڵ بەسەرتدا کرا و بە یەکجار دابڕای لە دونیا. هەر بەوەندەش ناوەستن. چەند کەسانێک بەسەر سەری گۆڕەکەت دەکەون و تا خۆڵەکەی جوان جوان داپەستن. سەیرکە، مامۆستایەک لەسەر گۆڕەکەت وەستاوە بۆ ئەوەی تەلقینت بدات و چەند ئامۆژگارییەک باس بکات. دەی توخوا بەقوربانتان بم چەند شتێکم پێ بڵێن من ئێستا چی بکەم لێرە پێم بڵێن توخوا بەزەییتان پێم بێتەوە. نا، دڵنیابە ئەم ئامۆژگاری و وتەی تەلقینە بۆ تۆی مردوو نییە، بەڵکو بۆ زیندووەکانی دەوروبەرتن تا سوودی لێ وەربگرن. ئەی من چی؟ تۆش ڕۆژێک لە ڕۆژان بە دیار ناشتنی مردوویەک وەستاوی ئا بەم شێوەیە هەموو ئامۆژگاریەکانت گوێ لێ بووە. گەر گوێت پێ دابێ و لە ژیانتا کارت بۆ کردبێ ئەوا ئەمڕۆ دەزانی چی بڵێی و. چی بکەی؟ ئێستا فاتیحەی کۆتایت لەسەر دەخوێندرێ و هەر کەس بەرەو ماڵ دەگەڕێتەوە و لە ماڵەوەش پرسەت بۆ دادەنێن. ئەوە چی دەکەن؟ هەمووتان خەریکن دەڕۆن؟ ماڵ و پارە و پوولەکەت لە دەرگای حەوشە گەڕانەوە. ئێستاش خێزان و منداڵەکانت تەنانەت دار و دەستەکەشت ئەمە دوایین سنوورە ئەوانە تا لەگەڵت بمێننەوە ئیتر ئەوە هەمووی بە جێت دەهێڵم. ئەی هاوار هەموو ژیانم کردە قوربانی خێزانەکەم ماندووبوونم کردووە پاروم لە گەرووی مندارەکانم دەنا پارەم دەدا دار و دەستەکەم ئێستاش بە جێم دێڵن کە دەزانن کارم پێیان هەیە. ژانی دنیا مار و دووپشک و جورج و کرم و ئەو شتانە نییە، لە مار نییە، ئەگەر هەشبی زۆر بە ئاسانی دەتوانی لە بەینیان بەی و قەلاچۆیان بکەی، بەڵام وەڵڵاهی لە خانی قەبرت خانی قەبرت خانی مار و دووپشک و جورج و ئەوانەیە، هەر کە دات دەنێن وەکوو کەبابە گوو خواردن دەکەوێ بەر دەست و چنگ و ددانی ئەوانە. لە خانی دنیا. سبحان اللە دۆشەکی ڕادێخی سەر بە بالیف دەکەی بەتانی بەخۆت دادەدەی بەڵام وەڵاهی لە خانی دونیا ئەوانە لەوێ نیە دەبی خۆر ڕابێخی و خۆر بەخۆت دابدەی و سەر بە سەرخۆ دابدەی بۆیە پێغەمبەر صلی اللە تعالی علیە وسلم کاتێک موسڵمانەک دەمری کە لە بەقیع دەیشێرنەوە بەس موجەڕەد پێغەمبەر صلی اللە علیە وسلم جێی لە دەنگی پێمەڕەو خاکەناس دەبی گورج و گۆڵ لە سەر پێیەکانی هەر دەستی هەر بە ڕاکردن بەرەو بەقیع دەڕوا و کۆ بیوڕێڕا لێ دەجیاتەوە. فەرمی ئێمەش هەمووی بە دووی کەتی نەمان زانی پێغەمبەر لۆ مشەوەش بووە. نەمان زانی ئەو غاردان و ڕاکردنەی لۆ چییە. لەلە کە چووینە بەقیع کە ئەو خەلکە زۆرە دیارە موسوڵمانەک مردیە و دەیانەوێ ڕاسپاردەی خاکی بکەن جا کە ئەو خەلکە پێغەمبەریان دیت سڵاوسەلمەک و ئەدەبەک سەف و ڕێیان لۆ پێغەمبەر کردەوە یا اخوانی لمثل ذلک فاعدوا فەرمووی هۆ برایەکانم بە دەستی موبارەکی ئاماژەی لۆ ناو گۆڕەک کرد فەرمی لۆ ڕۆژی چواکە قەبرە خۆتان ئامادە بکەن کەواتە با هەرا و هۆریای دنیا شەوەزەنگ و تاریکایی قەبرتان لەبیر نەباتەوە بۆیە پێغەمبەر سازم کە باسی قەبر دەکا فەرمی یان باغەکە لە باغی بەهەشت خوا پێمان کەڕەم بکە یان گۆڕەکە یان کەندەڵانێکە لە کەندەڵەکانی ئەگەڕ خوای گەورە هەموومانی لێ بپارێزی. لێرەوە بۆمان دەر ئەکەوێ ئەبێ خۆمان بۆ ئەو سات و کاتە حازر کەین کە کاتێک کەس و کار بە جێمان دێلێ خوای رب العالمین لە حەدیسێکی قودسیا دەفەرمێ کە کاتێک دەوروبەرمان چۆڵ ئەبێ لە کاتی ناشتنا باوک و دایک و برا و مناڵ و خزم و دۆست هەموویان پشتمان لێ ئەکەن چرپە و دەنگە دەنگ و خشەی پێش لەوێ نامێنێ لە گۆڕستانێک و حەیاتێکی بەرزەخە خوای رب العالمین نیدائێک ئەنێرێ ئەفەرمێ بەندەکەم عبدی لقد ترکوک ئەوە ئەوە تۆیان بەجێ هێشت خۆزگە دەخوازی هەر لەگەڵت نەبوایە. پێغەمبەر صلی اللە علیە وسلم دەفەرموو ڕوحەکەی دەگەڕێتەوە لاشەی، دوو مەلایکەت دێنە لای و دای دەنیشێنن و لێی دەپرسن، کێ پەروەردگارتە؟ دەڵێ ئەویش جواب بداتەوە دەڵێ، ها ها لا ادری، نازانم. پێی دەڵێن، دینت چ بوو؟ دەڵێ نازانم. چ دەڵێی دەربارەی ئەو و ئەو پیاوەی کەوا لە ناوەنگۆ نێردرا، ناویشی نازانی، پێی دەڵێن محمد صلی اللە علیه و سلم، دەڵێ ها ها لا ادری، نازانم، ئیتر دەنگێک دێ لە ئاسمانەوەو دەفەرمی، ان کذب عبدی، بەندەکەی من درۆی کرد. فەرمیتن لۆی ڕاخن لە جهنم لە ئاگری جهنم لۆ ڕاخن لە ناو قەبرەکەی و دەرگایەکی لۆ بکەنەوە لە دەرگای جهنم ئیتر لە فەرمی لە دووکەڵ و لە گەرماتی جهنم لە بۆی دێتە ناو قەبرەکەی وە هەروەها دەفەرمی، قەبرەکەی لەسەر تەنگ دەبیتەوە هەتاوەکو پەراسوەکانی دەچنەوە ناویەک، ئیتر پیاوێک دێتە لای، دموچاوێکی زۆر قەبیح و ناشرینی هەیە، بۆنەکی زۆر بۆگەنی لێ دێ و پێی دەڵێ، ابشر بالذی یسوءک، دەفەرمی، مژدەت پێ دەدەم بەوەی کەوا پێت ناخۆشە، ئەوە ئەو رۆژە بوو کەوا وەعدەت پێدرابوو، ئەویش پێی دەڵێ، ئەتوو کێی؟ دموچاوی توو بە کەسێک دەچی کەوا شەڕی پێیە، با سەیرێکی دەوروبەری خۆمان بکەین هیچ کەس دەبینین؟ نا، تەنانەت چۆڵەکەیەکیش لەسەر گۆڕەکەت نەماوە. ئا لەم کات و ساتەدا دوو نوێنەری پەروەردگار دێنە لات، ئەوانیش فریشتەن. بۆ ئەوە نا دڵت بدەنەوە. بۆ ئەوە نا قسەی خۆشت بۆ بکەن. بۆ ئەوە نا یارمەتیت بدەن. بەڵکو هاتوون لێکدانەوەی ژیانت لەگەڵ بکەن لەو تەمەنەی بردووتە سەر. هەر لەم ڕۆژەی لە دایک بووی تا ئەو کاتەی تیایدای. خودایە گیان ئەمە چ ڕۆژێکە کاتێ گۆڕی هەر یەکەمان بۆ یەک دێتەوە. مەبەستت گۆڕە شارە وانیە؟ بەڵێ ئەو گۆڕە شارەی پەراسۆکانی ڕاست و چەپ تێکەڵ بە یەک دەکات. هیچ کەسیش لێی ڕزگار نابێت مەگەر ئەو کەسەی گیانی خۆی لە ڕێگای دینی خودا بەخشیبێ و لێی شەهادەتی پێ بەخشرایێ. پاش ئەم هەموو پرسیارە ورد و درشتانەی لەسەر ژیانت لێت دەکرێ. وەڵامێکی ڕوون و ڕەوانت هەبێ، ئەوا گۆڕەکەت دەبێت بە باخێک لە باخەکانی بەهەشت. خوانەخواستە گەر نەشتوانی وەڵامی پرسیارەکانت بدەیتەوە، ئەوا چارەنووسێکی ڕەش چاوەڕوانتە. گۆڕەکەت دەبێ وتقول وتقول هل من مزید. بۆ لێرەوە بریار نەدەین من و تۆی ئیماندار جەسەدمان پاک نەبێ و زمانمان پاک نەبێ و ڕزقمان پاک نەبێ؟ بۆ بریار نەدەین ڕەوشتەکانمان پاک نەبێ و دڵەکانمان پاک نەبێ بۆ ئەوەی بگەینە ئەو ئاستە ئەو دەعوەتە رب العالمینیەی کە بۆمان ئەنێرێ ڕوحەکان بە پاکی دەربچێ؟ خۆزگە لەو کاتەی کە کەسێکمان ئەبینی مردوەو بە چاوی خۆمان ئەیبینین و بەشدارین لە ناشتنی تەنها گریان و فیغانمان لە بیر نەبێ تەنها یادگاریەکانیمان لە بیر نەبێ با ئەو ساتە بیر لەوە بکەینەوە داخۆ ئەبێ ئەم کەسە ئەم روحە پاکەی بەم پاکیە دەرچوبێ یاخود دوو مەلایکەی بۆ ناخۆشی بە عەزێت و ئازار شتێکیان پێ لە جەهەنەمەوە هێناویانە و ئەو روحە بە ئازارەوە ئەخەنە ناوی. ئاخۆ ئەم کەسە کە بەجێی دێڵین لەسەر ئەم گۆڕستانە و ئەم قەبرە ئەبێ جوابی مەلائیکەتەکانی دابێتەوە؟ ئەبێ توانیبێتی وڵامی ئەو مەلائیکەتانە بداتەوە پرسیاری خواپەرستی و خۆشەویستی پێغەمبەر و دەستگرتن بە قورئانی لێکەن؟ ئەبێ ئەم قەبرەی بۆ ببێتە باغێک لە باغەکانی بەهەشت؟ ئەبێ وڵامەکانی گەیشتبێتە ئەو ئاستە پێی بڵێن ڕاستگۆ بووی تۆ نەت دۆڕان لە حەیاتا و چاو بکەرەوە هەتا چاوت بڕکا تۆ باغێک لە ناو باغەکانی بەهەشت بە قسمەت ئەبێ یان ئەبێ زمانەکان لاڵ بن لە ئاستی جواب دانەوە؟ دەسا بەڕێزانم بۆ ساتێکی وا چەنێ خۆت ئامادە کەی چەنێ پاک و بێگەرد بی خوایی گەورە بە پاک و بێگەردی تۆی قبوڵە چونکە خوا پاک و بێگەردە پێی خۆشە بەندەکانی پاک و بێگەرد بن لە نیەت پاک و پێگەرد بن لە عیبادەت پاک و بێگەرد بن لە مامەڵە و لە قسە کردن لە هەموو شتێک کە خوای گەورە پێی خۆشە. ئەمەی گوێتان لێ بوو سیناریۆی ژیانی مرۆڤێکە لەم کاتەی لە دایک دەبێ تا گشت ساتەکانی ژیانی کۆتایی دێ بە مردن. با هەر یەکەمان خۆمان بێنینە قالبی ئەو مرۆڤە کە سیناریۆمان بۆ داڕشتووە. خۆ هێشتا تۆ نەمردووی. بزانە لە کام لەم مرۆڤانەی. ئەو کەسەی وەڵامی پرسیارەکان بە ڕوونی دەداتەوە یا خوانەخواستە هەر بە ها ها و نازانم وەڵامی پرسیارەکان دەداتەوە. دەی وریابە، گەر دەتەوێ بەختەوەر بی لەم دنیادا و ڕزگارت بێ لەم نەهامەتییانەی لە مردندا هەیە، هەوڵ بدە وەڵامی پرسیارەکان بەدەست بهێنی کە لە نێو گۆڕ لێت دەکرێ. دەزانن ئەو پرسیارانە چین؟ بەڵێ، ڕوون و ئاشکران. هێنانی شایەتمانی ئەشهەدوو ئەن لا ئیلاهە ئیلا اللە و ئەشهەدوو ئەننە محەممەدون ڕەسوول اللە. بەڵام نە تەنها بە زوبان، بەڵکو جێبەجێکردن و سەلماندنی ئەم شایەتمانیە بە کردەوە لە ژیانی رۆژانەتدا. چونکە هیچ شایەتمانیەک وەرناگیرێ بێ کردەوە. لە کۆتاییدا با پرسیارێک لە خۆمان بکەین. کێ سەرکەوتووە لەم رۆژەی مردن یەخەمان دەگرێ؟ ئەو کەسەی بێ ئاگا لە مردن و بەدوای هەوا و ئارەزووەکانی کەوتبوو، گوێی بە حەرام و حەڵاڵ نەدەدا. یا ئەو کەسەی بە کردەوەی چاک و بەندایەتی بۆ خودا کردن و خۆپارێزی لە هەوا و ئارەزوە شەیتانیەکانی خۆی بۆ مردن ئامادە کردبوو؟ خۆت سەرپشک بە لە وەڵامەکەی، کامیان سەرکەوتوە؟ خوشکی بەڕێزم مۆدیلاتی دونیا وای لێکردووی نەتوانی گوێ لەم جۆرە قسانە بگری. چونکە دڵت پێی تەنگ دەبێ وانیە؟ ناحەق نیم چونکە دڵی خۆت پەردەپۆش کردووە بە هەوا و ئارەزوو خراپەکان. ئارەزووی خۆتە گوێ ئەگری یاخود نا بەڵام دڵنیا بە ئەمەی باسمان کرد ڕاستەقینەیە کە ڕۆژێک لە ڕۆژان بەسەرت دا دێ. لەوانەیە بشڵێی هێشتا گەنجم و خوا کەریمە تا پیر دەبم ئەوکات خۆم بۆ مردن ئامادە دەکەم. بەڵام چاک بزانە قسەکانمان لە دڵێکی دڵسۆزانە دەخەینە بەر گوێت. زۆر گەنج شەو خەوتن لە خەیاڵ دابوون بەیانی دەستی بووکە قەشەنگەکەیان بگرن و ژیان دروست بکەن بەڵام چۆن خەوتن جارێکی تر هەڵنەستانەوە. ئاگادار بن ئەوە مردنە مردن ئەوە مردنە مردن مردنە مردن مردن مردن. اللهم إنا نسألك باسمك الأعظم أريت به أجبت وإذا سألت به أعطيت ونسألك بوجهك الكريم أكرم الوجوه وأعزها يا من عنت له الوجوه وخضعت له الرقاب